ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە بە خوا و بە پێغەمبەری خوا، مەکەونە پێش خوا و پێغەمبەری خوا، واتە لە هەر مەسەلەیەکا کە ئەوان هێشتا بڕیاریان تیا نەدابێ، ئێوە دەستپێشخەری مەکەن و لە خۆتانەوە بڕیار مەدەن و لە خوا بترسن و خۆتان لە بێ فرمانی کردنی بپارێزن، بێگومان خوا گوێی لە هەموو شتێکە و بە هەموو شتێ ئەزانێ. ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە، لە کاتی وتووێژا دەنگ بەسەر دەنگی پێغەمبەرا هەڵمەبڕن و بە دەنگی بەرزیش قسەی لەگەڵ مەکەن، وەک لە ناو خۆتانا بە دەنگی بەرز قسە لەگەڵ یەکتر ئەکەن، نەبادا کردەوەی چاکتان بێ مایە دەربچێ و بە فیڕۆ بڕوا و ئێوەش پێ نەزانن کەوا ئەو کارە کارێکی خراپە و ڕەنجتان ئەدا بە با. اولئک هم الراشدون. بزانن کەوا پێغەمبەری خوا لە ناوتانایە و ئەگەر لە زۆر شتا کە داوای لێ ئەکەن بەگوێتان بکا تووشی دەردی سەری ئەبن بەڵام ئێوەیش لەبەر ئەوەی کە سوورن لەسەر قازانجی ئاینی ئیسلام داوای ئەو شتانە ئەکەن و خوا ئیسلامەتی و باوەڕی لا خۆشەویست کردوون و جوانی کردووە لە دڵتانا و جا ئەگەر تاقمێکیان تەجاوزی کرد بۆ سەر ئەویان لەگەڵ ئەو تاقمەیان بجەنگن کە تەجاوز و دەستدرێژی کردووە تا ئەگەڕێتەوە بۆ ملکەچ کردن بۆ فەرمان و قانونی خوا جا ئەگەر بە شێوەیەکی دادپەروەرانە گەڕایەوە بۆ گرتنە بەری ڕێگای فەرمان بەرداری خوا ئەوا ئێوەیش ئاشتیان بکەنەوە و دادپەروەری لە نێوانیانا بەجێ بهێنن خوا خۆشی لەو کەسانە دێ کە دادپەروەرن. لەوانەیە کۆمەڵە ئافرەتە گاڵتەپێکراوەکە لە کۆمەڵە ئافرەتە گاڵتەپێکەرەکە چاکتر بن و غەیبەتی یەکتر مەکەن چونکە کە غەیبەتی یەکترتان کرد ئەوە وەک ئەوە وایە خۆتانتان عەیبدار کردبێ لەبەر ئەوە کە موسڵمانان هەموو یەکن و ناو و ناتورەی ناشرین و خراپیش بە یەکترا هەڵمەدەن. زۆر بەدناویە بۆ موسڵمان ئەمە کە پاش ئیمان هێنانی بە خوا و موسڵمان بوونی ناوبانگی بە لە دین دەرچوونی بزڕێ و ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە، خۆتان لە گەلێ گومان بردن دوور بگرن، چونکە هەندێ گومان بردن بە خەڵک گوناهە و مەکەونە پەیجۆری زانینی شتی پەنامەکی موسڵمانان کە تایبەت بە خۆیانە و با هەندێکتان غەیبەتی هەندێکتان نەکا، ئایا یەکێ لە ئێوە حەز ئەکا گۆشتی برای خۆی بە مردوویی بخوا، ئەوەتان پێ خۆش نییە، لە خوای خۆیشتان بترسن و بێگومان خوا تۆب بە قبوڵکەر و میهرەبانە. عەرەبە دەشتەکیەکان وتیان، ئیمانمان هێناوە، پێیان بڵێ، ئیمانتان نەهێناوە چونکە ئیمان باوەڕی بە دڵە، بەڵام بڵێن بەدەم موسوڵمان بووین و باوەڕ هێشتا نەچۆتە ناو دڵتانەوە و ئەگەر فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بکەن خوا هیچ لە پاداشی کردەوەتان ناتەواو ناکا و پڕ بە پێستی چاکەتان پاداشتانەداتەوە خوا گوناهبەخش و بەڕەحم و میهرەبانە. اولئک هم الصادقون. بەڕاستی ئیمانداران ئەوانەن باوەڕیان بە خوا و بە پێغەمبەری خوا کردووە و پاش ئەوەیش نەکەوتوونەتە گومان و دوودڵییەوە و بە دارایی و بە گیانی خۆیان تێکۆشاون لە ڕێگای خوادا و مرۆی ڕاستگۆ ئەمانەن واللە بصیر بما تعملون بەڕاستی خوا بەهەموو نهێنییەکی ئاسمانەکان و زەوی ئەزانێ و چاوی لە هەموو کردەوەیەکی ئێوەوەیە ئیتر چۆن هیچی لێ ئەشاررێتەوە. عومەری کوری خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، خودا بەم قورئانە چینێ بەرز دەکاتەوە و چینێکیش دادەنەوێنێ.